پێغەمبەری خوا صلی نافەرمی ئیسرافە چونکە ماڵەکەی لە حەقدا سەرفەکات ئیمامی عمر ڕەزا و ڕەحمەتی خوای لێبێت نیوەی ماڵەکەی خۆی دەهێنێ نافەرمێ ئیسرافە و ئیسراف نییە ئەگەر ئینسان هەموو ماڵی خۆی هەرچەندی توانای هەیە لە حەق و ڕاستیدا لە پێناو دینی خوادا سەرفی بکات ئیسراف نییە بەڵام یەک پارێکی کەم لە شتی حەرامدا سەرف بکەی ئیسرافە ئەگەر ملیۆنێک پارە بدەی بە کتاب و کتابی شەرعی و قورآن و حەدیث و بڵاوی کەیتەوە ئیسراف نییە دو سە و پەنجا بدەیتە جگەرە خواردن جگەرە حەرە ئەوە ئیسرافە دو سە و پەنجا دینار پێنجسەد دینار بدەیتە کاسێتێک و شریتێکی گۆرانی و مۆسیقا حەرامە ئیسرافە لەخوا بترسن چەندێک لە ئێوە ئێستا لەناو سیارەکانتانە شریتی گۆرانی تایە ئەوە ئیسرافە هەمووی بشکێنن لە پێناو خوا بیگۆڕن بە قورآن بە وتاری باش و ڕێک و پێکی مامۆسای بەڕێز هەر مامۆسای بەڕێز هەبوو کە زانیتیان عقیدە و بیرروباوەڕی پاکە و حەق و ڕاستی دەگەێنێت بۆی لە خواب ترسن ئەوە ئیسرافە پارە بدەی بە شریتی گۆرانی بە کاسێتی گۆرانی بە جگەرە خواردن بە جگەرە فڕۆشتنەمانە هەمووی حرام و ئیسرافە ماڵ و مناڵی خۆت بە حرام پەروەردە مەکە